لە هەرچی جوانە جوانتری. ئەڵێن جوان نیت وەکو ئەوەی لەم شعرانەم باسم کردووی. ئەڵێن هەڵەم بە شاجوانی هەموو دنیا ناوم بردووی ئەوانەی کەوات پێ ئەڵێن با هەموان دڵنیا بن بەخیلن بێ هەست و نەستن بە برژانگی چاوت نابن هیچ کەس لە تۆ جوانتر نییە ئەگەر جوانی تۆ نەبوو کەی شعرم هێندە جوانە بوو چۆن شعرم وا ناسک ئەبوو. لە تیشکی خۆر زێڕینتری لە تریفەی مانگ جوانتری لە گوڵ ناسک و نیانتری لە هەرچی جوان و جوانتری بێجگە لە تۆ کەس جوان نییە ئیلهامی شعری جوان نییە.